فێڕمی ئەو زانا مەزنەیە کە یەکەم کارلیکگای گەردیلەیی سازاند. ساڵی هەزار و نۆ سەد و یەک ی زەینی لە شاری ڕۆمای ئیتاڵیا لەدایک بووە. زانکارێکی هەڵکەوتوو بەهرەدار بووە. لە تەمەنی بیست و یەک ساڵیدا دکتۆرانامەی لە فیزیکدا وەرگرت. لە تەمەنی بیست و شەش ساڵیدا بووە ئوستاد لە زانکۆی ڕۆما. لەو ساڵانەی ڕا یەکەم نامەی لە فیزیکدا بڵاو کرایەوە کە تایبەت بوو بە ئاماری کوانتەم. ساڵی هەزار و نۆ سەد و سی و هەشت ی زەینی خەڵاتی نۆبڵی لە فیزیکدا پێدرا. ڕشتەکەیشی لەبارەی ئەلەکترۆن مژینەکانەوە بوو. ئیتاڵیای ئەو سەردەمە ڕژێمی فاشی بە سەرۆکایەتیی مۆسۆلۆنی فەرمانڕانی دەکرد. فێرمیش وەک هاوڵاتییەک، ناخۆش گوزەرانی دەکرد جا چونکە ژنەکەیشی جولەکە بوو ئیتر ئەوەندەی تر بەد ڕەفتاریان لەگەڵ دەکرد فێرمی هەر بە خۆیشی حەزی بەو ڕژێمە نەبوو. لە مانگی کانوونی یەکەمی هەزار و نۆ سەد و سی و هەشت ی زاینیدا کە چوو بۆ ستۆکهۆڵم بۆ وەرگرتنی خەڵاتەکەی ئیتر لەوێوە نەگەڕایەوە بۆ ئیتاڵیا بەڵکو خۆی گەیاندە نیویۆرک لە زانکۆی کۆلۆمبیا بە گەرمی پێشوازی لێکرا و خۆشنوودی خۆیان دەربڕی بە هاتنی یەکێ لە زانا مەزنەکانی جیهان بۆ نێو دەستەی مامۆستایانی زانکۆ. ساڵی هەزار و نۆ سەد و چل و چوار ی زەینی بووە هاوڵاتییەکی ئەمریکایی و ڕەگەزنامەی پێدرا. لە ساڵی هەزار و نۆ سەد و سی و هەشت ی زەینیدا دەریخست کە مژینی ئەلکترۆنەکان هەندێ جار دەبێتە پەرتاندنی گەردیلەکانی یۆرانیۆم، جا کاتێک ئەو ڕاپۆرتەی بڵاو کرایەوە دەست بەجێ پاش لێکۆڵینەوەیەکی قوڵ بۆی دەرکەوت کە ئەگەر گەردیلەی یۆرانیۆم بپەرتێنرێت ئەوە ئەوەندە نیۆترۆن دەردەپەڕێ کە بەس بێ بۆ دەستپێکردنی ڕەچە کارلێکردن هەر بەدوای ئەمەیشدا یەکسەر ترسی ئەوەی لێنیشت کە بۆ مەبەستی جەنگ و وێرانکردن بەکاربهێنرێت. بۆ چەڵاندنی کارەکەی، ساڵی هەزار و نۆ سەد و سی و هەشت ی زەینی پەیوەندی بە نیرۆی دەریایی ئەمریکاوە کرد تاکو دارندەی بکەن لەوەڕای چەکی گەردی لێیدا. بەڵام ئەوە بوو چەند مانگێک بەسەر ئەم داخوازیەیدا چوو هێشتا دەوڵەتی ئەمریکایی نەیخستبووە بەرنامەی خۆیەوە کە بایەخ و گرنگی بە وزەی گەردی لێی بدات. جا کە دەوڵەتی ئەمریکا هاتە سەر ئەوەی گرنگی بدات، بە وزەی گەردیلەیی کەوتە نەخشاندن و ڕێخۆشکردن بۆ دروستکردنی یەکەم کارلێکگای گەردیلەیی و دڵنیابوون لەوەی بزانێت ئایا دەشێت ڕەچە کارلیکێک پەیدا بکات. هەر بۆ ئەم مەبەستەیش پەیوەندی کرا بە زانای مەزنەوە فێرمی، لەبەر ئەوەی کە یەکێ بوو لەو زانا مەزنانەی گرنگی دەدا بەم کارە هەڵبژێررا بە سەرکاری ئەو کۆمەڵەی کە پێکهێنرابوو بۆ دروستکردنی یەکەم کارلێکگای گەردیلەیی. زانای مەزن فێرمی یەکەم جار لە زانکۆی کۆڵۆمبیا کاری دەکرد، پاشان چووە زانکۆی شیکاگۆ، لەوێ لە کانوونی یەکەمی هەزار و نۆ سەد و چل و دوو ی زایینیدا گەیشتە ئەوەی ئەنجامی دروستکردنی یەکەم کارلێگای بە سەرکەوتووانە بڵاو بکاتەوە کە ئەمیش بە سەرەتای چەرخی گەردی لە دادەنرێ. ئەو ڕۆژەی کە بۆ یەکەم جار لە مێژوودا مرۆڤ بە کارێکی وەها مەزن هەڵدەستێت و سەرکەوتووانە بە ئەنجامی دەدات، فێرمی لە پاش جەنگ بووەوە ئوستاد لە زانکۆی شیکاگۆ،